بەرنمەی نۆژین لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگردوودا ڕۆژانە بەرنامی نۆژین پێشکەشەکرێت بەرنامی نۆژین لە دووتێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ و پێشکەشکردنی فەریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بە ناوی خۆی بەخشندەی مهرەبان سلااوتان لەبێ بیسەرانی بەڕێز و خۆشەویست زاڵقێکی نوێی بەنامی نۆژین پێتانەگەمەوە هیوادارمەدڵی هەموو لایەکتان بێ کۆمەڵێ بەرگەبابەتی نوێمان ئامادەی پێشکەش کردنە بە هاوکاری کاک تاریق لەگەڵتانەبین ئێوەش هاورەمان بن. ئەگەر کارەکەی خۆتت خۆشویست ئەوە تۆ پێویستت بەوە نابێت لە پێناو هیچ کەسێکدا بە هەموو ژیانت کار بکەیت زۆر جار بیستوومانە و زۆر جار خەڵک وتوویانە من ڕقم لە کارەکەمە. چەندین جار گوێت لە خەڵک بووە کە بەم شێوازە دوا بێتن. جاک کانفیڵد لە کتێبەکەیدا بە ناوی ڕێزگرتنی خودی و ترۆ پێنوەندن دەڵێ لە نێوان دوو کەسدا یەکێکیان ڕقی لە ئیشەکەیەتی ئەم کەسانە حەزیان لە ئەنجامدانی کارێکی ترە وەک ئەوەی کە لە ئێستا ئەنجامێدەن و لە کتێبێکی دیکەیدا دەڵێ پتر لە پەنجا لە سەدی خەڵکی حەزیان بەوە نییە بڕۆنە سەر کارەکانیان ئەگەر بە دەستی خۆیان بێ ئەوا ناڕۆن دێنیس ویتلی لە کتێبی چێژی ژیاندا دەڵێ، کەسانی پێگەیشتوو زۆربەی کاتەکانیان بە ئیشکردن و قسەکردن لەبارەی ئیشەوە بەسەرەبەن، هەروەها زۆرینەی کاتەکانیان لە شوێنی کارەکانیان بەسەر دەبن و کەمتر لە ماڵەوە بن، بەڵام زۆرێکمان کارێکی ناتازەبووەوە ئەنجامەدا، بەڵام لە ئەم ژیانەدا تەنها مردن. بە خواستی مرۆڤ نییە هەموو ئیشەکانی تر شایەنی گۆڕینن. دکتۆر ئیبراهیم فەقێ، ئەڵێ لە یەکێک لە کۆڕەکانمدا لەبارەی هێزی خودییەوە ئافرەتێک پێی وتم تاکە چێژ کە لە ئیشەکەمدا دەستم دەکەوێ ئەو کاتەیە کە دەوامم تەواو دەبێ. پیاوێکیش وتی باشترین کاتی من لە ئیشکردندا ئەو کاتەیە کە چەک یان شیکی پاداشتەکانم وەردەگرم و کارمەندێکی تریش وتی چۆن دەبێ ئیشەکەمم خۆش بوێ لە کاتێکدا زۆر بێزارکارە و هیچ هەست بە ئاسوودەیی ناکەم. ئەوەی زۆر بەلای منەوە سەیر بوو خرۆشاندمی قسەی یەکێک لە بەڕێوەبەرەکان بوو کە سەرپەرشتی دوو سەد کارمەندی ئەکرد و نزیکەی پێنج ملیۆن دۆلاری لە ژێردەستدا بوو وتی پێشتر زۆر ئیشەکەمم خۆش دەویست بەڵام ئێستا هەست بە هیچ هاندەرێک ناکەم بۆ ڕۆیشتنم بۆ سەر کارەکەم هەروەها داهات و بەرهەمیشم کەمی کردووە. لە لایەکی ترەوە توێژینەوەکان دەریانخستووە کە بە شێوەیەکی گشتی کارمەند و کرێکارە ژاپۆنییەکان زۆر بە ئیشەکانیان دڵخۆشن، هەر ئەمەش وای کردووە توانای پێشکەوتن و بەرهەمی ژاپۆن لە زۆربەی وڵاتە پێشکەوتووەکان لە پێشتر بێ و بەرەو سەرداربوونی وڵاتانی پێشکەوتوو هەنگاو بنێ. ئەی چی لەبارەی تۆوە؟ ئایا تۆ ئیشەکەتت خۆش دەوێ؟ بەیانیان کە دەڕۆی بۆ سەر ئیشەکەت هەست بە چالاکییەکەی بڕوات وەهایە بەرهەمهێنەری مرۆڤەکان لە کاتی ئیشکردندا بە چوار قۆناغدا تێپەڕن کاوانیش بریتین لە کێشکردن و ڕێزگرتن و هۆگربوون و بێزاربوون کێشکردن ئەو قۆناغەیە کە لە ئیشێکدا دەست بەکارە بیت و هەست بە جۆش و خرۆشەکەی بەرهەم و بەخشینت باڵایە و شێوازی بیرکردنەوەشت کرداریانەیە ڕێزگرتنی شت لە باری کێشکردنەوە دەگوازرێتەوە بۆ دۆخێکی پێشکەوتوو کە پێیدا ڕێز لە ئیش و کارەکەت و ئەم هەلە بۆ ڕەخساوەی پێش دەستت دەگری. هۆگربوونیش ئەو قۆناغەیە کە بە هەموو شتێکی ئیشەکەتەوە هۆگرە بیت و هەست بە ئاسوودەییەکی لە ئەنجامدانیدا، ئەم قۆناغە بە خاڵی گۆڕانی زۆرێک لە کارمەندەکان دانرێ چونکە بە هەموو شتێک ڕاهاتوون و کاری فراوانیان لە پێشدا کراوەیە دیسانەوە لەم قۆناغەدا شتەکان ڕەنگە هەمووی پووچ بن و ئیشەکەت لێ ئاڵۆز بکرێت بێزاربوونیش ئەوەیە کە بە تێڕوانینت لە دووبارەیی کارەکەت هەست بە بێزاری ئەکەیت و ئیتر بۆچوونی نەرێنیانە بەسەرتدا لە هەمبەر کارەکانتدا زاڵ دەبێ و تاقەتی ئەنجامدانیت نامێنێ. ئەڵێن ئەدیسۆن بەناوبانگ بووە بەوەی کە زۆر چالاک و تێکۆشەر بووە، بە شێوەیەک کە هەندێ جار شانزە کاتژمێر لە شەو و ڕۆژێکدا سەرقاڵی خوێندن و لێکۆڵینەوە و تاقیکردنەوەی زانستی بووە لە تاقیگەکەی خۆیدا و لە وەڵامی ئەو پرسیارەی کە ئایا بەو هەموو چالاکییە شەکەت نابێ ئێمە لە ژیانماندا لە چوارچێوەی کار و پیشەیەکدا کە هەڵیەبژێرین بەدوای ئامانجەکانماندا ئەکەوین. ئامانج و پیشەیەک کە هەڵیدەبژێریت دەبێ ببێتە هۆی دەستەبەربوونی قووڵترین پێداویستیە دەروونیەکان و بەدەستهێنانی بەرزترین پلەکانی شادومانی بۆ تۆ. بە کارێکەوە خەریک بە کە هۆگری بی یان هۆگری ئەوە بە کە تاوەکو ئێستا خەریکین. هیچ ڕێنماییەک وەک وەمە نابێ بە گرەنتی سەرکەوتن لە ژیانتاندا. ئەزانن بە عەشقەوە کارکردن چییە؟ بە عەشقەوە کارکردن ئەوەیە کە تۆ جلێک بدووری بەو ئومێدەی کە خۆشەویستەکەت لەبەری دەکا. بە عەشقەوە کارکردنەوەیە کە خانووێک بە خشتی خۆشەویستی دروست بکەی بەو ئومێدەی کە خۆشەویستەکەت تێیدا بژی. بە عەشقەوە کارکردنەوەیە کە تۆوێک بە خۆشەویستی و بەخشندەیی بچینیت و بەرهەمەکەی بە چێژەوە هەڵگری، هەروەک بڵێی خۆشەویستەکەت تامی دەکا و لە کۆتاییدا بە عەشقەوە کارکردنەوەیە کە بە هەناسەی خۆت گیان بە هەموو شتێک ببەخشی. دووبارە ساڵتان لەبێ بەڕێزان لە بەرنامی نۆژین لەگەڵتانین. بۆەوەی چێژ لە کارەکەت ببینیت و کارەکەتت خۆش بێ لە کەسە بۆچون نەرێنیەکان بە دوور بە، ئەو کەسانەی کە تەنها لایەنە نەرێنیەکانی ئیش و کارەکانیان دەبینن تاوەکو لە توانات دا هەیە لێیان دوور بکەوەرەوە. کێشەکانی ماڵەوەت مەبەرە ناو فەرمانگە و کارەکەتەوە. هەمیشە خۆت بە دوور بگرە لە بیرۆکەی نەرێنی و میزاجی خراپ. خۆت بە دوور بگرە لە دواخستنی ئیش و کارەکانت. پێشبینی ڕوودانی هیچ شتێکی خراپ مەکە. کاتەکانت بە بێبرهەم لە ئیش کردن دا بە سەر مەبە با بەرهەمت هەبێ. ڕێگا بە پشتگوێخستنی تەندروستی خۆت و دۆخی خێزانەکەت مەدە لەبەر خاتری ئیشەکەت. گەر لەو حەوت شتە یان هەنگاو و دۆخە بەدوور بی کە هۆکاری پشت بێتاقەت بوونتن لە ئیشدا، دەتوانی چێژ لە خولەک بە خولەکی کارەکەت وەربگری. هەر بۆ خۆشەویستی کارەکەت هاوڕێتی کەسانی ئەرێنی بکە و ئەو کەسانی بە خرۆشەوە کارەکانیان ئەنجامەدەن هەندێک کات بۆ خێزانەکەت دانێ و لەگەڵیاندا بەسەری بەرە واتە هەمیشە سەرقاڵی ئیش مەبە کە بەهۆیەوە خێزانەکەت لەدەست بدەی هەندێک کاتیش بۆ تەندروستی خۆت دابنێ پیاسە بکە و سەردانی شوێنە وەرزشیەکان بکە هەموو گوشارە دەرونیەکانی سەرخۆت کە کۆبوونەتەوە لە خۆت لە کۆڵ خۆتیان بکەرەوە لە گەڵەوانەدا دانیشە کە زۆر گرنگی بە تەندروستی خۆیانەدەن هەندێک کاتیش بۆ ئاوەزی خۆت دابنێ جا تێڕامانی خودیت بەلاوە پەسەند بێ یان خۆحەسانەوە یان هەر مەشقێکی تری دەرونی دەبێ مەشق بە مێشکت بکەیت و لەسەر بیرۆکەی تەندروست و ئەرێنی ڕای بهێنی هەندێک کاتیش بۆ خۆپێشخستن تەرخان بکە، ڕۆژانە بە لانیکەمەوە بیست خولەک بخوێنەرەوە. چڕ بیرکردنەوەت لە کاتی ئیشکردندا بخەرە سەر بەدیهاتنی ئامانجەکانت. خووی پێداگریت برەو پێ بدە و هەر ئێستا ئیشەکانت بە پێداگرییەوە ئەنجام بدە. ئەگەر خۆتت بە دڵەڕاوکێدارییەوە بینییەوە ئەوا هۆکارەکەی لە خۆت بپرسە و دواتر هەوڵ بدە چارەسەری پێویستی بۆ بدۆزیتەوە و خۆتی لێ ڕزگار بکەی. هەرچییەک باشە بینووسەرەوە سەبارەت بە ئیش و کارەکەت ئەوجا ڕۆژانە ئەم لیستە بۆ خۆت بخوێنەرەوە. وای بهێنە پێش چاوی خۆت کە بە ئامانجەکانت گەیشتووت و وا بەرە و سەرووتر لەوەش هەنگاو دەنێی. بە شێوەیەکی ئەرێنی لەگەڵ خۆتدا بدوێ، ئەمەش بە ڕۆژانە ئەنجام بدە. جادەی شکۆداری گەیشتن بە سەرکەوتن ڕێبوارانێکی زۆر زۆری هەبوو ئەگەر گرۆیەک لە کاتی هەوڵداندا بە دوای ڕێگەی قەدبڕدا نەڕۆیشتنایە و ون نەبوونایە هەرگیز ئەوە فەرامۆش مەکە هەزاران ئاواتی هەبوونی ماسی تۆڕەکەی تۆ پڕ ناکا لە ماسی. ئیمان بەبێ کردەوە وەک لاشە بەبێ ڕۆح وایە. کەسێک کە بەسەر ڕۆح و نەفسی خۆیدا زاڵە گەورەترە لەو کەسەی کە شارێکی داگیر کردووە. هۆکاری سەرەکی زۆربەی کێشەکان حەقیقەتێکە کە تۆ ناتەوێ ڕووبەڕووی ببیتەوە. هەرگیز ئەوە فەرامۆش مەکە لە ژیاندا گەر وەک کلیل کار نەکەین دەگۆڕدرێین بۆ قوفڵ. کەسێک کە ژیانێکی پڕ بەرهەمی هەبووە ئەوە نییە کە ساڵانێکی توولانی ژیابێ بەڵکو کەسێک کە زۆرترین ئەزموونی بەدەست هێناوە. هەرچییەک ئەمڕۆ دڵی ئێمە دەیزانێ مێشکی ئێمە سبەینێ دەرکی دەکا. هەندێ کات نازانی چەند بەهێزی تا ئەو کاتەی مەینەتێک دێتە پێشەوە، ئەو دەمە لە ئازایەتی خۆت سەرسام دەبی. دلێری ئێمە لە ڕۆژانی ئاسایی و خۆشیدا گەشە ناکا بەڵکو لە ڕووبەڕووبوونەوەی ئاریشەکانی ژیاندایە، کە گەشە دەکا. ژیان بە گوزەری ساڵەکان هەژمار ناکرێ، بەڵکوو ڕووداوەکان هەندێ کات باشترین ڕۆژژمێری تەمەنن. ناتوانیت زەمان بکڕیت، بەڵام دەتوانی باش خەرجی بکەی. ئەلەند چەند هاوڕێیەک لە میوانداریکی شەودا لە یەک کۆبووبوونەوە و هەریەکە و بیرەوەریکی ڕابردووی دەگێڕایەوە وەکێکیان پرسی باشترین ڕۆژی تەمەنتان کام ڕۆژە بووە ژنو مێردێک وتیان باشترین ڕۆژی تەمەنی ئێمە ئەو ڕۆژە بوو کە ڵەگەڵ یەک ئاشنا بووین، ژنێک وتی باشترین ڕۆژی ژیانم ڕۆژێک بوو کە مناڵی یەکەمم بوو، پیاوێک وتی ڕۆژێک کە لەسەر کارەکەم لادرام باشترین و خراپترین ڕۆژی تەمەنم بووە، ئەو ڕۆژە وایکرد کە لەسەر پێی خۆم بوەستم و ڕێگایەکی نوێ بگرمە بەر و لەو ڕۆژەوە لە هەموو بەشەکانی ژیانم ڕازی بووم، ئەم گفتوگۆیە درێژەی هەبوو تاوەکو نۆرەی ژنێک هات کە تا ئەو کاتە بێدەنگ بوو، لێیان پرسی باشترین ڕۆژی تەمەنی تۆ چ ڕۆژێک بوو؟ ژنەکە وتی، باشترین ڕۆژی ژیانی من ئەمڕۆیە، چونکە ئەمڕۆ ڕۆژێکە کە زیاتر لە هەموو ڕۆژەکانی تر بۆ من بەهادارە. من ناتوانم دوێنێ بەدەست بێنمەوە و ئایندەش هی من نییە، بەڵام ئەمڕۆ هی منە تاوەکو بە هەر شێوەیەک کە دەمەوێ بەسەری بەرم و لەبەر ئەوەی ئەمڕۆ نوێیە منیش زیندووم، کەوابوو باشترین ڕۆژی منە و بۆ ئەمە سوپاسی خودا دەکەم. بیریارێک دەڵێ، لافتەدا دوو ڕۆژ هەیە کە هەرگیز لەبارەیەوە نیگەران نیم، دوو ڕۆژ بەبێ سەرێشە و ترس و دڵەڕاوکێ، یەکێک لەم ڕۆژانە دوێنێیە و ڕۆژەکەی تریش سبەینێیە. هاوڕێیان و گوێبیستانی بەرنامەی نۆژین ئەڵقەی ئەمڕۆش بە پایان گەیشت، سوپاس بۆ هاوڕێیەتیتان، سوپاس بۆ کاک تاریق لە ژووری کۆنترۆڵ،